دۆسەیەکی کراوە و تاوانێکی ون کراو ڕاگەیەنراوی ڕادوی دەنگ لە ساڵیادی تاڵانکردنیدا ئەمڕۆ حە ساڵ بەسەر ڕووداوی تاڵانکردنی ڕادوی دەنگدا تێپەڕ دەبێت کاتێ لە شەوی شەشی ئازاری 2011 ژمارەیەک چەکدار بە جلی فەرمی و هەڵیان کوتایە سەر بینای ڕادیۆکە و لە ناو بازاڕی شاری کەلار و کەرەستەکانیان تاڵان کرد و تێکیان شکاند، بەو هۆیەشەوە ڕادیۆکەیان لە پەخشکردن خست. ئەمساڵ کاتێک یادی ئەو تاوانە دەکەینەوە، کە دۆسێکە هیچ بەرەو پێشچوونێکی قەزایی تێدا نەهاتۆتە ئاراوە، جگە لەوەی وەکوو دۆسێیەکی کراوە ماوەتەوە، بەڵام سەرەداوی تاوان و ئەنجامدەرانی نەدۆزراونەتەوە و نە بڕواشمان وایە بەشی پێویست بە داداچوونی بۆ دۆزینەوەیان کراوە سەرباری پێشکەشکردنی وتە و گەواهیدانی ڕادیۆکە و پاسەوانەکەی و هەروەها بە ئاشکرا ناوهێنانی هێزە ئەمنی و چەکدارەکان بە تۆمەتباربوون لە پشت تاوانەکەوە ئەمەش ئەگەر بەڵگە و دەرخەری هەر شتێک بێت ئەوا هی ئەوەیە کە دەسەڵات و بە دیاریکراوی یەکێتی نیشتیمانی و حکومەتەکەی و هێزە ئەمنی و سەربازیەکان و بەرپرسەکانی تێوەگلاوی تاوانەکەن و لێکۆڵینەوەکانیش تێیدا ڕووکەشی و سەرپێییە و بە ئامانجی دێزە بە دەرخۆ نەکردنی تاوانەکەیە. بەڵام ئەوەی دوای حەوت ساڵ لەو تاوانە وەکو دەرەنجام کەوتۆتەوە، بە تەواوەتی پێچەوانەی ویستی تاڵانکەران بووە، بەوەی ڕادیۆکە نەک هەر پەکی نەکەوتووە، بەڵکو بە پاڵپشتی ئازادیخوازان و دەنگی بڵندتر و پەیامی بوێرتر و کارەکانیشی بەرەو پێشتر چوون. لە بەرامبەریشدا ئەو دەسەڵاتەی کە ترس و تیرۆری کرد بوویە ڕێباز و پەیام، تا دێت نابووت و بێهێزتر دەبێت، ڕەنگە ئەمەش باشترین بەڵگەی ئەوە بێت شەوی زەبروزەنگ کورتە و زوو دەبڕێتەوە. لە ساڵیادی ئەو تاوانەدا، ئەوەی پێویستە جەختی لێبکەینەوە دوو خاڵە، یەکەمیان ئەوەی کە دەستبەرداری ئەم دۆسێیە نابین و لای ئێمە بە کراوەیی دەمێنێتەوە و بەدواداچوون و کۆکردنەوەی بەڵگە و دێکۆمێنت لەبارەیەوە بەردەوام دەبێت، دووەمیش ئەوەیە کە ئەم دەنگە ئازادە کە خوێن و ئارەقی لە پێناودا ڕژاوە، هەموو بارودۆخێکی سەختی تاقی کردۆتەوە، خەیاڵە بیر لە کپکردنەوەی بکرێتەوە. ڕادیۆی دەنگ، شەش ی ئازاری دوو هەزار و هەژدە.